ربنا لا تزغ قلوبنا بعد إذ هديتنا وهب لنا من لدنك رحمة إنك أنت الوهاب لپاش حمد و سنا و سپاس بۆ خوای میهرەبان ناردنی درود و سڵاوات لە بۆ پێغەمبەری ئازیز و پێغەمبەری هەمووان عليهەیهی سەلات وەسەلام سڵاو و میهرەبانی خوای پەروەردگار لە میوانانی ماڵەکەی و تەواوی مسلمانان بە پشتیوانی خوای پەروەردگار بەردەوام دەبین لە خزمەت ناسینی هیجرەت و بانگەوازی پێغەمبەران بانگەوازی ئێمەی میراتگرانی پێغەمبەر و پێغەمبەران بریتییە لە دابینکردنی ئازادی و ئاشتی و ئاوەدانی و برەودان بە بواری پەروەردە و زانست و بنیاتنانی کۆمەڵگە. هیجرەت و بانگەوازی پێغەمبەران بەتایبەتی سەییدونا موسا، لەگەڵ پێغەمبەری ئازیزمان عەلەیه سەلات وەسەلام بۆ ناساندنی دەستەکان و بۆ ناساندن و پیشاندانی ڕوخسارەکانە لە پاش ناسینی گرنگی دەست و کارکردن بۆ ئەوەی وەک پێغەمبەرە ئازیزەکانمان ڕوومان سپی بێ دڵمان سپی بێ و دەستمان سپی بێت گرنگە هەموو لایەکمان لە بەرهەمی هجرەتی ئەم دوو پێخەمبەرەدا بە تایبەتی لە بەرامبەر بابەتێکی دیکەی هەستیاردا پێکەوە هەڵوەستە بکەین ئەویش بریتیە لە خۆپاراستن لە ڕوڕەشبوون چونکە خوای پەروەردگار دەفەرموێ یومە تەبیەض وجوه وتەسوەد وجوه مادەم ڕوخسارەکان دوان نوسیانیانی نیە تەنها یان بەرەی سپی یان بەرەی دڵ ڕەش و دەم ڕەش و دەست ڕەش و ڕابردوو ڕەش و مێژوو ڕەش بۆ مرۆڤایەتی کەواتە پێویستە بۆ ئەوەی پارێزراو بین لە بەرەی ئەوانەی کە بەڕاستی بەرەی ڕەشن و بەتایبەتی لە ڕۆژی قیامەتا ڕوویان ڕەش دەبێت دەبێ بیناسین تا خۆمانی لێ بپارێزین خۆشەویستانم پێم خۆشە سەرەتا و پێکەوە بۆ ئەوەی زیاتر بەرەی ڕەش بناسین دەبێ زۆرتر و زیاتر بەرەی سپی بناسین ورن پێکەوە بچینە خزمەتی مدینەی پێغەمبەری خواسەن الله تعالی عليه وسلم ورن با هجرەتێ بکەین بە ڕۆح لەگەڵ قورئاندا بژین لە بەرامبەر ڕوخساری پێغەمبەردا صلی الله تعالی علیه وسلم ساتێک پێکەوە بژیین ئەو پێغەمبەرە ئازیزەی ورن پێکەوە سەرنجتان ڕادەکێشم بۆ بینینی مانگ کێ هەیە مانگی نەدیبێ کاتێک ڕب العالمین باسی مانگمان بۆ دەکات ئەلقەمەڕ سیفەتێک لە پاڵیدا دێنێ کە بریتە لە منیڕە ڕووناک بەخشە نووری تێدایە مانگ کاتێک باسی الشمس دەکا وشەی سراجا بۆی بەکار دێنێ واتە مانگ بەو گەورەییە خۆر بەو گەورەییە هەریەکەیان خاوەنی سیفەتێکن بەڵام کاتێک پێخەمبەری ئازیز و ڕوخساری موبارەکی ئەو پێخەمبەرە لە قورئانا دێتەوە پێش چاومان خوای گەورە دەفەرموێ هاتنی رسول اللە بوو بە هەمان شێوە تاریکترین ڕۆژ لە ژیانی ئێمەی مسلماناندا ڕۆژی وەفات و کوژانەوەی نور و سیراج و مبارەکی پێغەمبەر بوو صلی الله تعالی علیه وسلم کە لە دنیادا بەجێی هێشتین بەڵام لە بەرامبەر ئەم دەم و چاوە نورانێ مبارەکەدا پێویستە من و تۆی مسلمان بزانین کە دەموچاوانێکی دیکە هەن خوای پەروەردگار لە ڕۆژی قیامەتا لە دۆزەخا دەیان سوتێنێ و ئەو دۆزەخەی کە پێغەمبەرمان لە فەرموودەیەکی سەحیحدا دەفەرموێ ئاگرەکەی دوای هەزار ساڵ سووربوونەوە دوای هەزار ساڵ سپیبوونەوە ئینجا ئەو ڕەنگە ڕەشەی وەرگرتووە و ئەوانەی کە خوا پەنامان بات دەبن بە سووتەمەنی، هەمیشە و هەردەم ڕوویان ڕەشە و دەبێ بسووتێننە ناو ئاگری جەهەنەمدا. بەڵێ خۆشەویستانم، لە دونیای ئەمڕۆدا گرنگی بە ڕوخسار زۆر دەدرێ، بەڵام بەداخەوە گرنگیدان بە ڕوخسار لە جوانکردنی پێست و لە دەستکاریکردنی پێست و برۆ و دەستکاریکردنی لووت و چاو و نەشتەرگەرییەکانی بۆ دەکرێ. لە بەرامبەر ئەم دەستکارییەی هاوڵاتیان و ئافرەتان بۆ ڕوخساریان، سیاسییەکانی وڵات، لە سەرتاسەری زەویدا، وەک کەناڵی ئەلجەزیرە لە ڕاپۆرتێکی زۆر دوور و درێژدا ملیۆنان دۆلار سەرف دەکرێت بۆ سپیکردنەوەی ڕووی حوکامانێک کە زوڵم و ستەمیان لە ئوممەت و لە میللەتەکانی خۆیان کردووە. بەڵام ئێمە باس لەم ڕوخسارانە ناکەین، بەڵکو باس لەوە دەکەین من و تۆی مسوڵمان هەریەکەمان بەرپرسین بەرامبەر بەوەی کە بزانین، دەفەرموێ نیشانەی ئەو کەسانەی کە وردە وردە یان دڵیان ڕەشە زمانیان ڕەشە بەرەو ڕەشبوونەوە دەچن دەبێ بزانن بەرهەمی کاری خراپە ئەنجامدانە ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ هەر کەسێ کاری خراپە ئەنجام بات یەکەمین ئاسەوار و زیانی لە دنیادا بریتە لەوەی ڕووی تاڵە بێ ڕووی گرژە بێ بریتییە لەوەی کە بەڕاستی بە ڕوخساریەوە دیارە وەک دەوترێ دڵە پاکەکان دەڵێن ئەوە چییە ڕەنگی جەهەنمت گرتووە و هەروەها دڵت کوێرە بێ نور و ڕووناکی دڵت نامێنێ لە کاتێکدا کوێربوونی دڵ و کوژانەوەی دڵ گەورەترین گرفت و مشکیلەیە برای مسوڵمانم خوشکی مسوڵمانم ئەوکاتە ماڵکاو لیە ئینسان چاوی دڵی کوێر بێ و دڵی ڕەش بێ مەجالی سپیایی لە دڵمانا نەمێنێ خوای پەروەردگار دڵی هەموو لایەکمان بپارێزێت وە هەروەها دەفەرموێ سست و تەوەزەل دەبێ تەمەڵ دەبێ عیبادەت و نوێژەکانی لە کاتی خۆیدا پێناکرێ ڕزقی سوارە بێ ڕزقی کەمە بێ قورگی شێر و لە قورگی زاڵمان و ستەمکارانایە بە تایبەتی میللەتی مسوڵمان بە سەبەبی گوناه و تاوانی خۆیان وبغضة في قلوب الخلق لای خەڵکی قێزەون و بێزراو دەبێ بۆ چونکە ئەمە کەسانێکن کرداری ڕەش و تاوان و خراپەکاری ئەنجام دەدەن خوشک و برای مسلمانم ئاگادارکردنەوەی من بۆ خۆم و پاشان بۆ ئێوە بریتییە لەوەی کە هەموو لایەکمان بترسێین ئەم ڕوو ڕەشبوونە لە قیامەتا خەتەرە ڕەنگە لە دونیادا وەک پێغەمبەری ئازیز دەفەرموێ لە کۆتایی دونیادا لەو زەمەنی فیتنەدا کارێک بەسەر ئوممەتا دێ ڕاستگۆ بە درۆزن و درۆزن بە ڕاستگۆ ئەژمار دەکرێ یان خۆی دەناسێنێ کەسانی خائین دەبن بە ئەمین و کەسانی ئەمن دەب ئەمین دەبن بە خائین بەڵام ڕۆژی قیامەت ئەو ڕۆژەیە کە خوای پەروەردگار ئاگادارمان دەکاتەوە و دەفەرموێ ڕۆژی قیامەت ڕۆژێکە هیچ کەسێک داد و کەڵک پێی ناگا بە هیچ شتێک ئللا دڵێکی سپی زمانێکی سپی دەستێکی سپی ڕوخسارێکی سپی یەک پارچە خزمەت بە ئاینی پیرۆزی ئیسلام و بە ئینسانیەت و بە مسلمانان نەبێت بۆیە مسلمانانی ئازیز هەموو ئەمانە پێمان دەڵێ ڕۆژی قیامەت ئەو ڕۆژەیە کە پێویستە خۆمانی بۆ ئامادە بکەین خۆشەویستانم خوای پەروەردگار لە قورئانی پیرۆزدا کاتێک باسی ئەو کەسانەمان بۆ دەکا کە ڕوویان ڕەش دەبێ ڕەنگە ئێستا ئێوەی بەڕێز مسوڵمانان بپرسن بەچی ئینسان ڕووی ڕەشە بێ قورئان وەڵامان دەداتەوە و دەفەرموێ یەکەم الکفر بعد الایمان قەولی کوفری، عەمەلی کوفری، ڕازیبوون بە کوفر، کارکردن بۆ کوفر، پشتگیریکردن لە کوفر، هەموو ئەوانە خوای پەروەردگار دەفەرموێ، اسودت وجوههم، ڕوویان ڕەشەبێ. خاڵی دووەم، ئەو کەسانەی کە اکتساب السیئات، کاری خراپە ئەنجام دەدەن، کە خوای پەروەردگار دەفەرموێ، والذین کسبوا السیئات، دەیانکەن بە بەندەی خۆیان، خوای پەروەردگار دەفەرمێ لە ڕۆژی قیامەتا، وجوههم قطعا من اللیل، شێخ حەسەنی بەسری دەفەرموێ، هیچ تاریکیەک تاریکتر نییە لە تاریکی شەو، بۆیە قورئان دەفەرموێ ڕوویان لە شەوی تاریک ڕەشتر و تاریکتر دەبێ، خوای پەروەردگار پەنای هەموو لایەکمان بات. الکذب، درۆکردن، شانازیکردن بە درۆوە. ئەو کەسانەی بە ناوی خواوە یان ئاینی خوای پەروەردگار و پێغەمبەر بە درۆ دەخەنەوە وجوههم مسودة ڕوویان ڕەشە بێ ئەلەیسە فی جەهەنەمە مەثوە للمتەکەبیرین ئەمەش نیشانەیەکە ئاماژەیە بۆ ئەوەی لوت بەرزەکان متەکەبیرەکانیش بە هەمان شێوە ڕوویان ڕەشە بێ دەستەیەکی تر لەوانەی کە ڕوویان ڕەشە بێ، الکفرە الفجرە، خوای گەورە دەفەرموێ، وجوه یومئذ مسفرە ضاحکە مستبشرە، خوایە هەموو لایەکمان لەو وجوهانە بین کە بە دیداری خۆت شادمان ئەکەی، خوایە لەو وجوهانە بین کە بە دیداری ڕەسول اللە شادمان ئەکەی، خوایە لەو وجوهانە بین کە نامەی ئەعمالمان بە دەستی ڕاستمان وەرەگرین و بە زەردەخەنەوە بەرەو بەهەشت بەڕێ دەکرێین. لە ڕۆژی قیامەتا ڕوویان شین و کەوە دەبێتەوە ڕوویان بە جۆرێکە کە خۆی قێز لە خۆی دەکاتەوە وەلا یوسئەل و عەنزن و بهیم المجرمون پێویست ناکا پرسیاریان لێ بکرێ چونکە ڕوخساریان یەک پارچە هێمای تاوان و گوناه و تاوان و ستەمکردنە لە ژیانی دنیادا کۆتا وجوه، وجوه یومئذ باسرە، واتە فاجرە، ئەمانەش ئەو دەموچاوانەن کە لە ڕۆژی قیامەتا خوای پەروەردگار ڕوویان ڕەش دەکات. بڵێ برایانی مسوڵمانم، خوشکی مسوڵمانم، پێویستە من و تۆ بەراوردێ بکەین لە نێوانی دەستە سپیەکان و ڕوخسارە سپیەکان یان دەستی ڕەش و دڵی ڕەش و ڕوخساری ڕەشدا، ئێمە دەمانەوێت بە خۆم و بە ئێوەی بەڕێز بڵێم، نا بۆ دوو دڵی، نا بۆ دوو زمانی، نا بۆ دوو ڕوخساری و دوو ڕوویی. ئەم وتارە پێمان دەڵێ، نا بۆ بێ حەیایی. کوردەواری ئێمە دەڵێ حەیا یەک قەترەیە، ئەگەر تکا ئیتر تەواو. حەیا نە دیجلەیە و نە فورات. بۆیە بەڕاستی زۆر گرنگیان داوە بەوەی کە کوڕم ڕۆڵم کچم حەیام بپارێزە عارەقی نێوچەوانم مەتکێنە شخصیەتم مەڕوشێنە ڕوم زەلیل مەکە لای خەڵکی بۆ چونکە کوردەواری ئێمە زۆر باش حاڵی بوون قانع دەڵێ ئەگەر ڕووی دەموچاو تکا ئەزانن مرۆڤ، پیاو، ژن، بازرگان، سیاسی چی بەسەر دێ؟ قانع دەڵێ چەرمی ڕووی هێندە قایمە شمشێری میسری نایبڕێ، گەر بە کەوشی کەی باوەڕ کە تا قیامەت نادڕێ. ئەمەندە ئەمەندە گوناه و تاوانیان کردووە ئەفەرموێ بۆ ئەوان تەریق بوونەوە زۆر لەوان دوورە بۆ چونکە پێستی ڕوومەتیان هێندە ئەستورە بۆ ئەوەیە بەڕاستی برایانی مسلمانم ڕوومان لە بەرامبەری خوای پەروەردگارا سپی بێ دەبێ گرنگی بەوە بین کە ئەموتارە پێمان دەڵێ هەموو لایەکمان دەبێ بزانین کە بەرەی سپیەکان و ڕوخسار سپیەکان بەندەی خوای پەروەردگارن خزمەتکاری ڕێگا و ڕێبازی پێغەمبەرن بە تایبەتی گەنجانی خۆشەویستم ڕسول الله دەفەرمێ بەیەد الله وجوهه ڕویان سپیە بێ کێ من سمع شيئا من سمع حديثا بە هەردوو جۆرەکە هاتووە فەرمودەیەکی پێغەمبەر دەبینێ دەبیستێ جوان دەیگێڕێتەوە حەقی پێدەدا خیانەتی لێ ناکە لە بەرامبەر فەرمودەکانی پێغەمبەردا بە ئەدەبەوە بە دەستنوێژەوە بە حەیاوە مامەڵە دەکا نایە لە بەرامبەر فەرموودەی ڕەسوڵوڵادا بێ ئەدەبی بکا و ڕەدی بکاتەوە خۆشەویستانم بەرەی سپی ئەو کەسانن کە خزمەتکاری ئومەتی مسلمانانن بەڵام بەرەی ڕەش ئەوانن کە خەڵکی دەکەن بە کۆیلە ئەوانن کە خۆ خۆ دەکەن بەخوا وەکو ئەو فرعونەی کە لەو مانگەدا خنکا ئەوانەی کە خۆ دەکەن بە خوا وەک ئەو قارونەی کە سەروەت و سامانی مرۆڤایەتی بوو بە کاربەدەستێک لە خزمەتی فیرعەوندا و مرۆڤایەتی چەوسانەوە، مرۆڤ کوژن، دزن، خۆ بە خوازانن، ئەمانە ئەو کەسانەن کە مرۆڤایەتی دەسوتێنن، خەڵک و خاکی مسوڵمانان داگیر دەکەن، ئەمانە کاری بەرهەمی دەستی ڕەش و دڵی ڕەشن، برای مسوڵمانم خوشکی مسوڵمانم تاوانانێک هەن ڕەنگە لای خەڵکانێک بە سوک بزانرێ بەڵام خۆشەویستمان دەفەرموێ ئەو کەسانەی کە سواڵەکەن ئەم مزگەوت و ئەو مزگەوتەکەن ئەم گەڕەک و ئەو گەڕەکەکەن فێڵ دەکەن ئەفەرمێ جاءت یوم القیامەتی خدوشن کدوشن فی وجهه ئەوانەی هەمیشە دەست پانەکەنەوە و سواڵەکەن ئەفەرمێ ڕۆژی قیامەت ڕوویان ڕەش دەبێ شوختی تێ دەکەوێت شوخت ئاخر شوختی دەکەوێتە مۆبایلەکەت خەمی لێ دەخۆی شوختی دەکەوێتە جامی ئۆتۆمبیلەکەت جامی ماڵەکەت خەمی لێ دەخۆی ئەی گەر ڕوخسارت شوختی تێ بکەوێ ئیمان ابن القیم دەفەرموێ لە ڕووی کۆمەڵایەتیەوە لە ڕووی خێزانەکانەوە لە ڕووی ئەخلاقەوە دەفەرموێ یەکێک لەو کەسانەی کە ڕووی ڕەش دەبێ لە ڕۆژی قیامەتە ئەو پیاوانانەن یان ئەو ئافرەتانەن ڕازی نین لە شوێنی شەرعییەوە هاوسەرگیری بکەن، واتە پیاوێکە و نایەوێ لە شوێنی شەرعییەوە هاوسەرگیری لەگەڵ خێزانی خۆیدا بکا، لە ڕۆژی قیامەتا ڕووی ڕەشە بێ، یان لە سەر مەرگا ڕووی ڕەشە بێ و کەسانێکی دیکەش لە ئافرەتان ئەگەر وابێ بیەوێ پیاوەکەی لە ڕێگای شەرعییەوە نەیەتە لای ئەویش هەر ڕووی ڕەشە بێ، ئەی ئەگەر کەسێ نێربازی بکا؟ ئەی ئەگەر کەسێ نێربازی بە یاسا بکا؟ ئەی ئەگەر کەسێ کۆمەڵگا بەرەو نێربازی بەرێ، گومانی تێدا نییە لە دونیا و لە قیامەتا ڕووی ڕەشە بێ. بڵێ برایانی مسوڵمانم، ئەمە بە ڕاستی ئەو پەیامە بوو کە لە هیجرەتی پێغەمبەر و پێغەمبەراندا بە بگرنگم زانی هەموو لایەکمان لە کۆتایی ئەو چوار وتارەدا خەم بخۆین، هەمیشە دەسمان سپی بێ و خۆ بپارێزین لە دەستی ڕەش. هەمیشە ڕوخسارمان سپی بێ و زمانمان سپی بێ و کردارمان سپی بێ و خزمەتمان سپی بێ و بۆ هەمووان بێ، خۆ بپارێزین لە ڕوخساری ڕەش و لە دەستی ڕەش و لە خوێن و لە کوشتن و لەوە. بۆیە لە کۆتایدا داواکارم لە خوای پەروەردگار، خوایە بۆ خاتری اسمی اعظمت، یا اللە یا ڕەحمان و یا ڕەحیم خوای پەروەردگارمان کە بە خاوەنی دەم و دەست و ڕوخسارێکی سپی خوایە لە ڕۆژی قیامەتا ڕوخسارمان سپی بکەرەوە یا اللە خوایە پەنا دەگرین بە تۆ یا رب العالمین لە دەستی ڕەش و لە زمانی ڕەش و لە ڕوخساری ڕەش خوایە خەجاڵەتی ڕۆژی قیامەتمان نەکەی خوایە ڕوو زردی لای خوشک و برای مسلمانمان نەکەی خوایە ڕوو ڕەشی بەردەم دا بارەگا و دەرگای قاپی خۆتمان نەکەی یا اللە خوای پەروەردگار لێت داواکارم بۆ خاتری اسمی اعظمت گەنجانمان پیرانمان خوشکانمان هەموو لایەکمان ڕوومان سپیکەی خوایە شیفای نەخۆشانی مسلمانانی نێو ئەم مزگەوت و ئەوانەی کە داوایان کرد و ئەوانەی کە گوێیان لێمانە یا ئەڵڵا خوایە شیفایان بەی خوای پەروەردگار لێت داواکارم یا ئەڵڵا خوایە ئەو میللەتی کوردی مسوڵمانە هاوشێوەی میللەتی بەنی ئیسرائیل چۆن لە سەینادا گیری خوارد خوایە لە سەینای عێراق و مووسڵ و ئەم وڵاتەی ئێمەشدا گیرمان خواردەوە یا ئەڵڵا فیرعەون و قارونەکانمان بۆ لە کۆڵ بکەرەوە یا رب العالمین خوایە ئێمەش ڕزگار بکە خوایە درگاکانی خێرمان لێ بکەرەوە خوای پەروەردگار لێ داواکارم شاپیاوانێکی وەکو موسا و محەممەد لەسەر ڕێگا و ڕێبازی ئەوان لەم ئوممەتەدا پەروەردە بکە و خوایە ڕزگارمان کە یا اللە مان کە بە خاوەنی شا حکومەتێ شا عەدالەتێ یا رب العالمین خوایە ڕزگارمان کە لەو شا فرعەون و شا قارون و شا دز و شا گەندەڵانە یا رب العالمین خوایە ئەو میللەتی کوردی موسڵمانە مللەتێکی چل ملیۆنیە یا اللە هەموو دڵ غەمگینین هەموو لە ترساین خوایە منداڵەکانمان بێنازی باوک مەکە یا رب العالمین خوایە منداڵەکانمان بەرگەی بێنازی باوک ناگرن یا اللە خوایە ئافرەتانمان بەرگەی قەیرانی بێپیاوی ناگرن یا رب العالمین بیان پارێزە خوایە خەڵکو و خاکی هەرێمی کوردستانمان پارێزە یا اللە لە داواکارم ئاگری شەڕ لە مسوڵمانان دوور بخەرەوە خوایە هەرێمەکەمان بپارێزە خوایە کەرکوک بپارێزە یا رب العالمین ئەمن و ئاسایشی بۆ بگێڕەوە خوای پەروەردگار ئەوانەی خزمەتکاری دین و ژینمانن خوایە مۆفەقیان کە خوایە ئەوانەی دژ بە دینمانن بە ژینمانن بە خاکمانن بە نەوت و سەروەت و سامانمانن یا الله ڕسوایان کە گەر شیاوی هیدایەتن خوای هیدایەتیان بە وەگەرنا لە دنیا و قیامەتا ڕویان ڕەشکە خوای ئەمن و ئاسایشمان بۆ بگێڕەوە خوایە ئەمن و ئاسایشمان بۆ زیاتر کە خوایە تەبایی و برایەتی لە نێوانمانا زیاتر کە لە گوناهی من وم جەمعە خۆش بە اللهم آمین ادعوا الله وأنتم موقنون بالإجابة